سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبەرێتی خانی وەرگێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شاد گەرمترین و جوانترین سڵاوی کارمەندانی خاکان لێبێ فەرمونون لەگەڵ بەشی دووەم لە ئەڵلقەی سیوهشتەمین لە کتێبی هەنری کیسینگەر لە ساڵی 1940 دا وڵاتە یەکگرتوەکان بە پێی ڕێبازی ترومان ئەرکی بەرگری کردنی لە گریک و تورکیا گرتە ئەستۆی خۆی. لە ساڵی 1940دا داکۆکی لە هەموو ئەوروپا کرد. لە دە ساڵی دوایەوەش چ بە ڕسمی یان بە ناڕسمی پارێزگاری لە زۆربەی ناوچەکانی جیهانە کرد بە شێوازێکی ئامریکاییانەی زۆر دانسقەش پاساوی ئەو ڕۆڵەی خۆی ئەدایەوە. لە ساڵی 1950دا جۆن فۆستەر داڵاسی وەزیری دەروی ئەمریکا لە ئاهەنگی دەرچوونی پۆلێکی کۆلێژی جەنگی نیشتیمانیدا بە دەستەواژە گەلێکی ئەخلاقی و بگرە ڕوحیش گزارشتی لە ڕۆڵی ئامریکا کرد گوتی وڵاتەیە گرتوەکان بە حکمی هەبوونی هەڕەشەیەک بووە بۆ گۆمڕایی لێرە پەرەمان بە ناوچەیەک داوە لە تێری ڕۆحی و کەلتوری و مادی کە جیهان لەوە و پێش هاوشێوەی نەبینیوە ئەوەی ئێمە کردومانە مێشکی پیاوانی لە هەموو جێگەیەکدا داگیر کردووە و وای لێ هاتووە بە ئەزمموی مەزنی ئەمریکا ئەناسرێ کۆمەڵگە ئازادەکەمان بووە بە مەترسی بۆ هەموو سەرکوتکارێک چونکە ئەوەمان دەرخستەوە چۆن تینوێتی خەڵک بۆ دەرفەتێکی گەورەتر و سربەرزیەکی باڵاتر ئەشکێنرێ هاوپەیمانی نێوان جاکسۆنیەکان و وێڵسۆنیەکان بە درێژایی شەڕی سارد بەردەوام بوو سەرۆک جۆن ئەف کەنەدیش ئەوەی دووپات کردەوە کە ئامانجی ئەمریکا تەنها ئەوە نییە ئاشتی بۆ ئەمریکاییەکان فراهەم بکە بەڵکو بۆ هەموو ژنان و پیاوان ئاشتیش تەنها لەم سەردەمەماندا نا بەڵکو لە هەموو سەردەمەکاندا. هەروەک لندن جۆنسن لەو کاتەدا کە هەوڵی ئەوەی دا ڕێ لە کۆمۆنیستەکان بگرێ لەوەی دەست بەسەر ڤێتنامی باشووردا بگرن، پێی لەسەر ڕاپەڕاندنی ئەرکی ئەخلاقی داگرت نەک بەرژەوەندی نەتەوەیی، چونکە ئیسار، بناغەی سیاسەتی ئەمریکا بوو. هاوکاری خۆمان پێشکەش بە هەر کەسێک دەکەین لە ئاسیای باشووردا کە داوای یارمەتیمان لێ بکا بۆ بەرگریکردن لە ئازادییەکەی لەو ناوچەیەدا، شتێک نییە ئارەزوومان لەسەری بێ یان هەوڵی بۆ بدەین. نە زەوی و زار و نە پێگەی سەربازی و نە نیازی سیاسی تاکە ئارەزوومان و تاکە ویستمان ئەوەیە واز لە گەلانی ئاسیای باشوور بهێنرێ بە ئاسوودەی بژین تا بتوانن بە شێوازی تایبەتی خۆیان چارەنووسی خۆیان دیاری بکەن ئەو بەرەیەی لە نێوان هەڵپەی مژدەبەخشی و یەکبوونی خود بێتوانایی تەنانەت لەوەدا کە ڕێگایەکی ترشک ببرێ بۆ سیرکردنی جیهان پێکهاتەیەکی چارەنووسسازی لێکەوتەوە بۆ ئەو فاکتەرە جیهانی و مەشدە بەخشیانەی وڵاتەیە گرتوەکانیان هاندا دەست وەرداتە ڤێتنام. ئەمریکا هەوڵی سەرەنوێ پێکێنانەوەی حکوومەتێکی فەوقیدا بە وەلانانی باو دای و دانانی نگۆدینە دایم لە ڕێی کۆمەڵێک سەربازەوە و هەروەها بەهاندانی چەسپاندنی دیموکراسیەک لە جۆری دیموکراسیەکەی ئەمریکا و چەسپاندنی سیستەمی سەرمایەداری لە وڵاتێکدا ئەتوانین بڵین چینی مامناونجی تێدا نییە و ئەزمونی ئەوەی نییە خۆی حوکمی خۆی بکا هەروەک لە گەرمەی شەڕێکی پارتیزانی دڕندانەدا و پەلاماردانی باکوور و ڕێگەدان بە هەبوونی چەند پەناگە و هێڵێکی پشتیوانی بێکۆسپ لە وڵاتانی دراوسەی وەک کامبۆج و لاوسدا هەوڵی ڕاپەڕاندنی ئەو ئەرکانە درا کە خۆیان لە خۆیاندا ئەرکی زۆر گەورە بوون. دیسان ئەوەی مەینەتیی قوڵ کردەوە کە لەوەوە سەری هەڵدا ئەمریکا نەیتوانی ڕێبازە مێژوویەکەی خۆی لە سیاسەتی دەرەکیدا بچەسپێنێ ئەوە بوو کە چۆن نەتوانرێت تەباییەک دروست بکرێت لە نێوان بنەما جیهانیەکان و پێداویستیە پراکتیکیەکانی ئەو ناوچانەی تەنها ڕێگا بە ڕێبازێکی تەدریجیەدەن بۆ بەدیهێنانی یامانجی باڵا چۆنی ژەتوانرێ بنەما ئەخلاقیەکان و بەکارهێنانی هێز کە شتێکە پشت بە هەلومەرجە بەستێ پێکەوە گرێ بدرێنەوە یەکێک لە قوربانییەکانی ئەو نوشستیانە ئەو کۆدەنگییە نیشتیمانییە بوو کە پشتی بە هاوپەیمانی نێوان جاکسۆنیەکان و ویڵسۆنیەکانە بەست، کاتێک ویڵسۆنیەکان هەستیان بەوە کرد هاندانی ئازادی و گەشە و سیمبولی دامەزراوەیی ئامریکایی تەنها وەهمێکە لە گەرمەی جەنگدا، وازیان لە هەوڵدان هێنا و ڕێگەی ئەوەیان هەڵبژارد کە لە پێناوی ئامانجی زۆر سنووردار و ڕەنگە دژواریش نەچنە جەنگەوە. باڵی توندڕەوی وێڵسۆنییەکانیش گەیشتنە ئەو ئاکامەی کە میتافیزیکیای ئامریکایی زیادەڕەوییەکی وەهای نەکردووە ببێتە هۆی نشوست هێندەی ئەوەی هەڵەیەکی ئەخلاقی ئامریکایی لە هندی چینیدا تێوەگلاندووە. بۆ بنبڕکردنی ئەو هەڵەیەش دەستیان کردە هێرشکردنە سەر ئەو بنەمایانەی لە پاش جەنگەوە ڕێنمایی سیاسەتی دەرەکی ئامریکایانە کرد. لەولاشەوە جاکسۆنیەکان هەر پێیان لەسەر دروستی بنەماکانیان داگرت بەڵام ئەگەر جەنگ لە هێندی چینیدا شایستەی ئەوە بێ بەشداری تێدا بکرێ ئەوە هەرە بێ ببرێتەوە ئەگەریش نا ئەوە ئەبێ پاشەکشەی لێ بکرێ جاکسۆنیەکان باوەڕیان بە جەنگی سنووردار نەبوو، هەروەک بە هەمان شێوەی وڵسۆنیەکان ئامادە نەبوون پشتگیری لە خۆدزینەوەی وردەوردە بکەن کە بە مەبەستی پاراستنی مەتمانەی ئەمریکا لە کەشی شەڕی ساردا ئەگیرایە بەر چونکە ئاسایش هێشتا بەڕادەیەکی زۆر پشتی بە گوتەی ئەمریکا بەستبوو. ئەرکەکە سپێردرابوو بە ڕیچارد نیکسن لە پیادەکردنی سیاسەتێکی دەرەکیدا لە ناوەڕاستی وێرانبوونی کۆدەنگی مێژووییدا، بەو پێیەش کە نیکسۆن یەکێک بوو لە شەیدایانی وڵسن، بۆیە داوای کرد مێزەکەی وڵسن لە نووسینگەی کۆشکی سپی دابنرێت. ئەگەرچی مەسەلەکە هەڵەیەک بووبێ یان قینێکی بێرۆکراسیانە، لە بری مێزەکەی ئەو، مێزی هێنری وڵسنی درایە کە جێگری دووهەمی سەرۆک گرەنت بوو. بەڵام هیچ نەبێ توانی وێنەی دروستی وڵسن هەڵبواسێ کە خرابووە ژووری وەزارەتەوە. بەڵام چونکە نیکسۆن زۆربەی ساڵانی ژیانی خەریکی خوێندنی سیاسەتی نێودەوڵەتی بوو، بۆیە بەو پێشنیارە قایل نەبوو کە یەک دەستەواژە بتوانێ لەسەر لەبەری مێژوویەک بدوێ یان بەوەی گرفتی نێودەوڵەتی هاوچەرخ بە گرتنەبەری تەنها یەک ستراتیژ چارەسەر بکرێ. کاتێکیش بڕوای بەوە هێنا کە زیادەڕەوی کردنی وێڵسۆنیزم ئامریکای لە زۆنگاوی هیندی چینیدا تێوەگلاندووە و بەوەش کە جاکسۆنیەکان ئامەدە نین لە جەنگدا بەردەوام بن لە پێناوی ئەوەی لەوێ ماوەتەوە، هەوڵیدا گەلی ئەمریکا بۆ جێڕانەوەی سیاسەتی دەرەکی ئەمریکا بەرەو ڕەگە هەمڵتۆنیەکانی کۆبکاتەوە و بەرژەوەندی نەتەوەی کردەوە بە ئەرکی لە پێشیدا. سیاسەتەکانی نیکسۆن بە تایبەت لە بواری ڕێکەوتنامەکانی چەکداماڵین و هاندانی کۆچی جوولەکە لە یەکێتی سۆڤێتەوە و چەند ڕێوشوێنێکی تری وەک دەستپێکردنی پرۆسی ئاشتی لە ڕۆژهڵاتی ناوەڕاستدا و ڕێکەوتنامەی نێودەوڵەتی قەدەغەکردنی جەنگی بایۆلۆژی لە هەموو ئەوانەدا خەسڵەتێکی وێڵسۆنیانەیی هەبوو. بەڵام بێرۆکەی زاڵی نێکسۆن بریتی بوو لە بەستنەوەی سیاسەتەکانی ئامریکا بە بەرژەوەندیەکانەوە و بەستنەوەی بەرژەوەندیەکانی بە تواناکانیەوە. لە ساڵی 1970دا بە کۆنگرێسی ڕاگەیاند ئامانجمان بە پلەی یەکەم پشتگیریکردنی دوورخایەنی بەرژەوەندیەکانمانە لە ڕێی سیاسەتێکی دەرەکی دانسقەوە. ئەبێ بەرژەوەندیەکانیشمان وابەستەبوونەکانمان دیاری بکەن نەک بە پێچوانەوە ئەم سیاسەتە زۆر سەرکەوتنی بەرچاوی بەدەستێنا دانوستانەکانی دەرچوون لە ڤێتنام کرانەوە بە ڕووی چیندا و ڕێکەوتنامەی بەرلین و سیاسەتێک لە بەرامبەر یەکێتی سۆڤەتدا کە پێکەوە لە قاڵبدانیش و کۆمەڵێک دانوستانیشی لەخۆ ئەگرت سەبارەت بە ژمارەیەک پرس و هەروەها دەستپێکردنی پرۆسەی ئاشتی عەرەب ئیسرائیل ئەو سیاسەتە وێڕای ئەوەی لە ڕووی کلاسیکیەوە هامڵتۆنی بوو بەڵام پاساوەکەی دوور بوو لە بێرۆکەی بنەڕەتی سیاسەتی دەرەکی ئەمریکا بەشی زۆری سەدەی بیستەم. کاتێک وۆتەرگێت هەڵوێستی نیکسۆنی لاواز کرد کە ئەوەش شتێکی ئاسوودە بەخش بوو پاش ڕزگاربوون لە تەنگژەی ڤێتنام. هەڵپەکردن بۆ سەلماندنی پەیوەندی جیهان بینیانەی بەهاکانی ئەمریکا جارێکی تر کەوتە بەرهێرش سەرۆک جێرالد فۆرد بە ڕادەیەکی کەمتر بەو پێیەی من لە سەردەمی هەردووکیاندە وەزیری دەرەوە بووم هێرشی وڵسۆنیەکان بەهۆی بەکارهێنانی هێز لە سەپاندنی تەوەجوهاتدا ئاماژەیەکی هێما ئامێز بۆ ئەوەی ئێمە زۆر کلاسیکین و سەر بە جیهانی کۆنین هەروەها هێرشی جاکسۆنیەکان بەهۆی ئەوەی مونەرمین ئاماژە بۆ دوودڵی نواندن لەوەدا کە زنجیرەیەک بەرەو ڕووبوونەوە بکرێتە بناخە بۆ سیاسە. کاتێک باڵێک لە لیبراڵەکان لە سەرەتای حفتەکاندا شوێنی خۆی گۆڕیەوە وڵسۆنیزم بە هێزیشی زۆر زیاترەوە سەری هەڵدایەوە ڕیگەنیزم ناکۆکیش لەگەڵ سۆڤێتەکاندا بێجگە لە ئاقارە ستراتیژەکەی ئاقارێکی ئەخلاقیشی وەرگرت ئەمە بوو کە یادیان خستینەوە یەکلایی کردنەوەش وەک دانوستان لەگەڵ سۆڤێتەکاندا مەترسیدار لە ساڵی 1940دا گۆڕانکاریی گەورە بەسەر پیادەکردنی سیاسەتی دەرەکی ئەمریکا دەهات ئەوە بوو هەتا ئەو کاتەش هەوڵەکانی ئەمریکا بۆ کارکردنە سەر سیاسەتە ناوخۆییەکانی وڵاتانی تر بە شێوەیەکی چەواشەکارانە یان دیپلۆماسیەتیکی هێمنانەوە بوو. بە ڕسمی دەسوەردانە کاروباری ناوخۆی وڵاتانی تر لە سیاسەتی دەرەکی ئەمریکادا هێشتا بە توخمێکی پەسند دانەنرا. بەو شێوەیەش ئیدارەی نیکسۆن توانی ژمارەی کۆچبەرە جوولەکەکانی یەکێتی سۆڤێت لە هزار کەس ساڵانەوە بەرز بکاتەوە بە زیاتر لە سی و پێنج هزار. لە ڕێی تەماخستنە پێش سەرکردەکانی سۆڤێتەوە بە بەکارهێنانی دیپلۆماسیەتێکی هێمن چونکە تا ئەو کاتەش مەسلەی کۆچکردن لەسەر ئاستێکی فراوان بە مەسلەیەکی ناوخۆیی دانرا لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و چوار دا کۆنگرێس بۆ یەکەم جار چەند یاسایەکی پیادە کرد بۆ هاندانی کۆچی جوولەکەکان لە یەکێتی سۆڤیەتەوە بە شێوەیەک ئەوە بوو بوو بە بەشێکی ڕەسمی و گشتی سیاسەتی دەرەکی ئەمریکا. ئەگەرچی ژمارەی کۆچبەرانی جوولەکە دوای چەند ساڵ لە بەکاربوونی یاساکان بە ڕێژەی لە سەدا حەفتا کەم بووەوە، بەڵام مانەوەی ئەو یاسایانە دەریەخەن چۆن وابەستەبوون بە گوشاری ئاشکرا لە پێناوی مافەکانی مرۆڤدا بوون بە حاڵەتێکی زاڵ و بنەماکانی سیستەمی وێستمەڵی لەمەڕ دەست وەرنەدانە کاروباری وڵاتانی تر بە چ لەوازییەک گەیشتن. لەو کاتەوە دەست وەردانە ئەوەی بە سیاسەتی ناوخۆیی دانرا پەیتا پەیتا زیاتر ئەگیرێتە بەر. دواهەمین بڕیاری کۆنگرەی ئاسایش و هاریکاری ئەوروپاش لە ئابی 1975 دا پشتگیریکردنی مافەکانی مرۆڤی پتەوتر کرد بەو پێیەی ئەرکێکی نێودەوڵەتییە لە ئەستۆی ئەو وڵاتانەی ئیمزایان کردووە. لە دانیشتنی کۆتاییشدا سەرۆک فۆرد بە ئاشکرا تەحەدای زیاتری پیشانی یەکێتی سۆڤەتدا کاتێک لە گوتارەکەیدا جەختی کە لەسەر دڵسۆزی گەل و حکوومەتی ئەمریکا بۆ مافەکانی مرۆڤ و ئازادیە بنەڕەتیەکان. جیمی کارتەریش جەختی زیاتری کرد لەسەر وەلسۆنیزمی بنەڕەتی کاتێک گوتی ئێمە ئاوا دەخوازین ببین بە ڕێنمای ئەو نەتەوانەی وێڵی ئاشتی و ئازادین. ئەوانەش کە وێڵی ئازادی تاکەکەس و مافە بنەڕەتیەکانی مرۆڤن. سەرۆک ڕۆناڵد ڕیگنیش بە زمانێکی تونتر جەخت لەسەر هەمان بنەماگەل ئەکاتەوە. سەرکردایەتی کردنی ئەمریکا بۆ جیهان بەهۆی هێزمانەوە و بەهۆی ئەو بنەمایانەوە کە وەک کۆمەڵگا ئەمان خەنە سەر ڕێگا پێمان گەیشتووە. هەڵبژاردنی ئازاد، ڕۆژنامەگەری ئازاد و ئازادی هەڵبژاردنی ئایین و ئازادی یەکێتیەکانی کرێکاران، لە سەرو هەموو ئەوانەشەوە ئازادی تاکەکەس و ڕێنەدان بە هێزی سەرکوتکاری دەوڵەت، ئەم بەهایانە بەردی بناغەی هێزی ئێمەن. ئیدارەی ڕیگن ئاوێتەیەکی لە هەرسێ ئاقارەکەی بیر و باوەڕی ئەمریکا دۆزیەوە شانەزیکردنی وەڵسەنیزم بە دانسقەی ئەمریکا و هێرشی داستان ئامێز دژی ئایدۆلۆژی دوژمنکارانە ئیمپراتۆریەتی خراپەکاری بۆ کۆکردنەوەی جاکسۆنیەکان و تاکتیکە هامڵتۆنیەکانی نیکسۆن. ئامادەکردنی ئەرکی ئەخلاقی دەگمەنیش ئاوێتەی هەڵسەنگاندنی عملی بەرژەوەندی نەتەوەیی کرا. هەروەک کۆنگرێس لە هەفتاکاندا هەموو کۆمەکە دەرەکیەکانی ئەمریکای بەستەوە بە چەسپاندنی سیاسەتی پەسەندکرا و بەرامبەر مافەکانی مرۆڤ لەلایەن ئەو وڵاتانی کۆمەکی ئەمریکایان پێگەیشت. لە ماوەی هەشتاکانیشدا سەپاندنی سزا وەکەوڵدان بۆ بەدیهێنانی ئامانجگەلێکی پەیوەست بە مافەکانی مرۆڤ سەرکەوتووترین نمونە ئەو ئابڵۆقە ئابووریە بوو کە کۆنگرێس دژ بە باشووری ئافریقا لە ساڵی 1970دا پەسەندی کرد.